ناڕاندنە دەی سەرکەوە بوو دەی وەرە لەگەڵما خێراکە خۆ قبول ناکە کچێکی زۆر زۆر نازدارە بەس خۆ نازانێ و ڕقسی بکە و ئەو برێکیە ئەو حرەکەیە بەخێر بێن بۆ شانۆی تمبرلاینی دڕندە من بیسی پاسەوانە تو ئەو خودایەکە دەستت لە پشتەوە دانەنێ پێشوازی لە گریسی بەهێز بکەن دەی تەماشاکە وەرزی ڕاوە وەرزی ڕاوە بە پێکەوە بچین بۆ ناو دارستان پێدەچێ چەلاو و گۆشتەکەی تو زۆر بەتام بێ دەستگیری کەمسووم. ئاو کچە پاسەوانەکە لێرەیە. دیسان ڕاوی کردووە. شۆ، وەرزی ڕاوکردن تا سێ ڕۆژی قەدەغەیە. باشە پێم ناڵێی ئەو مامزە چیە لەسەر بۆنی دەکات؟ لە ڕێگا دەڕۆیشتم مامزەکە ڕاست خۆی پێم دادا و کەوتە پێشم و منیش گرتم. پێم بڵێ لە چ شوێنێک؟ لە پەنایەک. ها ئەوە من لە کوێم ئێ ڕوناکێکم بینی دوو ڕوناکی بوو ئەرێ من مردووم هێشتا نا بەڵام لەوانەیە ناو سارەکەی شۆ ڕووبدات شۆ چییە؟ خراپترین ڕاوچی لە ناوچەکە ڕاوچی؟ تۆشی ڕاو کردووە؟ حەیفت نەکرد پیاو هەیە من بگرێ ئەو ئۆتۆمبیلی خۆمە ئۆتۆمبیلی تۆیە؟ بەڵێ ئەو مەنتقەش هەموو برادەر و خزم و کەسی منن دەزانی پیاو نیە بڵێت پێ چاو دوو برۆ هەیە بەڕاستیتە؟ تکایە دەست و قاچەکانم بکەوە و کەسیش ناما بینی دێ فێر نەکراوم ئەوی شە بکەم کوڕە بە قوربات من نامێ بە دیوارەوە بکرێم وابزانم لە دیوار نادرەی بەڕاست بەڵێ بێ قۆز لە دیوار نادرێ بەڵام من گرفتم نییە لەگەڵ قۆز تکایە تەمەشا مەکە تەمەشا مەکە من شەرمەزارم بە بێ قۆت شەرمەزارم ئابڕوم چ دەمت ئەڵێ حەوشەی ماڵە فەقیرە هەی مشک تواو خورە ئەگەر ناو سندوقەکەم دانانای کورە زۆر بێجێم ڕەزاگرانی سەرزلی سەرپان دەی با بڕۆین ئێ تکایە تکایە داواتان لێ دەکەم بە قوربانی ئەو چاوە جوانانە دبم ڕزگارم بکە دەبڕۆ دەی جارشت تووشی نەبیەوە هاوڕێکەم کەس لە بەلاش ڕاوت ناکە ئای ئەو بەم نیوت هاوڕێ مامزەکەم چ دەرێ کوراگە دار دەکەمە دە چڕنووکم هەیە و لێشت ناترسیم سڵاو هاوڕێ چۆنی ئەوە چی دەکەی لێرە تۆ یارمەتی منت دا و منت ڕزگار کرد منیش لە ماڵە ڕزگارت دەکەم دەی با بڕۆن دەی پێش ئەو ئافرەتە بێتەوە دەی دەی دەی دەی بڕۆ ڕاوەستە جێوش تۆ شتەکانت لێ تێک چووە ئەمە ماڵی خۆمە. شتێکی جوانە. دە ئێستا لە پەنجەرەکە بڕۆ دەرەوە دەی. ئۆ ئەوە چیە؟ هی ڕاوەستێ. سپرینگە چەند خۆشە. کورە تێش نەدە کورە. ئۆ کلینکێس. دەزانی ئەو خانێ بە دوو نەفەران زۆر خۆشە هاوڕێ. ئەرێ هاوڕێکەم میکانۆت نییە میکانۆ. ئۆ دابەزدی. ئەوەی توە؟ بۆچی بچم بۆ دەرەوە هەرچێکم بێ لێرە هەیە هیچتم بە هیچ نییە چیەوە ئەوە نستەڵی قاوەیە هاوڕێکەم حەزت لێە وەرە جێکە ئێستا پێ پیشان دەدەم دەزانین لە کوێن دەرهەیەوە لە دەرەوە هەیە لە ژوورەوە نییە لە دەرەوە هەیە داوە شیدی تو چی لە خۆت کرد ها ئێمە تووشی گرفت کرد چی بکەین ئێستا باشە ئەیوار هەم نەستە لەیە دەبێ حرام دەبێ من ئەوانە بخۆم ئەوڵی نەوسی خۆم پێڕ ناوەستێ دەی ئێ هاوڕێم گورە لۆتیمە پێ دەرێم خۆت قوتارکە دەی خۆت قوتارکە سڵاو لە گریز لێ بکەن ئێوارە باش ڕاگرە کورە ڕاگرە لەگەڵ تومە ئەی هەوار کورە بگەڕێەوە شەرمەزارم با نەمبینی ئەزانی تۆ چ کەت لێکت کردووە هەی ناش ئەم شیرینی خواردنە بۆ تۆ باش نییە ئێستا ملت بشکێنە و بڕۆ ژوورەوە ببورە ببورە هەڵی من بوو جارێکی تر دووبارە نابێتەوە هزار یەکێک بدات تکا دەکەم ئەو سەیری چی دەکەی کورە دەڵی دنیات نەدیتوە Yeah. یەک وەرز بەس تەنها یەک وەرزی تر باشە؟ بینیت ئەوە شتێکی زۆر زۆر باش دەبێت با پێت بڵێ چەند زیاتر لەلات بمێنێتەوە ئەوە زیاتر گرفتت بۆ دروست دەکا خۆت بۆ خۆت شتەکە باش دەزانی ئاوا نییە چونکە بۆ تۆش زۆر زەحمەتە ئەوە بە ئاسانی ڕێ پێ بدەی بڕوە باشە ئێستا چیت لێ بکەم؟ سێ سەرخۆشم دەکە ئەو نووسرای ماتێ پێوەشکاری تێدایە جارێک شتێ ئەوەی نینیەوە بۆم توێنێ بۆم هات بۆم دوکانە و کاولی کرد بەڕاست چیتە؟ شتێکی هەڵە لێ ڕوو دەدات. تۆ تۆ سەرپێچی فەرمانەکانم دەکەی؟ بەس بتگرم پاتە پاتە دەکەم ناشرین دیسان بەزمەکەیە ئامادەبووانی خۆشەویست، ئێستاش بۆ ڤێو چەند نمایشێکتان پێشکەش دەکا، دەی ئێوەش بەخێرهاتنی بکەن، بۆ ئەمڕۆش ئەمانەمان ئامادە کردووە. ئه ئه ئه خوایە لە چی خۆم بشارمەوە؟ دەبێ خۆم حەشار دەم چی دەکەی لێرە ڕاوچەکە لە دوامە بڕۆ دەرەوە دەمزانی ئەو ورچە مامزەکەمی تێکراوە بم شارەوە ئەو ڕۆژ دەبل بشتێرە بڕۆ دەی فەرموون ئێوە و بۆ؟ من گاڵتەم کرد وەرە ڕوو درۆژ بە حیای منت برد باشە جارێک تۆ منێت ڕزگار کرد ئێستاش پێویستە تۆ من قوتار بکەی چی؟ ئەی ئەی نینۆکم شکا نینۆکت شکا ئێستا دەتکوژم مەڕۆن تکایە مەڕۆن تکا دەکەم مەڕۆن وەرن بۆ کوێ دەڕۆن ڕێگاکە بەردان دای شانۆکە تەواو بوو هەر ئێستا شۆ ئەم کارە مەکە وابزانم لێرە سەلامەتە بی بیرت دەکەم ورچە خۆشەویستەکەم کوا ماڵمان دزرا ئەڵێ بزر بووم. ئەرێ و دەنگە دەنگە کەم ناکەی وا خەریکە دەنوم تۆ کورە بە قڕانم نوام نەکردووە سەرکە شتێک بزر بووە بزانە چییە سەیرکە دەی بڵێ چییە ڕاستە پێم مەڵێ تەمبەڵاین بزر بووە. کورە ڕاستە لەسەر زمانمە ڕا پێت بڵێم. چی لێ بکەم ئیستا ها نانی بەیانی و ئێوارە و هەمووی بزر بوو خانیە گەورەکەم بزر بوو هەمووی خەتای تۆ بوو ئێستا فرە دەمە خوارەوە ها. نا نا بەقوربانت بم. وەڵاهی ئەتوو قشتی دەرێی تۆپە بنیشتی هاوڕێکەم وەمزانی فڕم دەدەی. هەڵەیەک هەیە شتێک هەیە من نابێ لێرە بم دەبێ بگەڕێمەوە و دەزانم ئەو تووڕەیە بەڵام تۆ دەتوانیت چاچی بکەیتەوە بەدەم چاوت برۆیەکانێت یەک دوو ئیشارەتی بدێ خۆی دڵی سار دەبێتەوە دیت بەوە دیت بەوە هەوە بۆ ئەوە شوێنێکی چاکە باش بڕۆ ئەی ئەو چی دەکەی لێرە کویە ئا شات یەکۆن ئەوە شوێنی منە دەزانی من چێم خارک کەیفی چی؟ ئەگەر پیاوی دەست لەو دارەی دەدەی ئەوجە دەبینی چت لێ دەکە بە تەنیا خۆت؟ بەڵێ مام کەیفی ئاه ئەوە گەلو زۆرە. هەرگیز یاری بسمۆرە مەکە چونکە ئێمە بەهێزین و پاسەوانی دارستانین تێگەیشتی ها. عەمرتان نەمینێ. سەیکە یاری منداڵانی پێیە. لەوانەیە ئەم دۆرە باش ئاگادارم نەکردیەوە جارێکی تر هەوڵ بدە یەک شەقت تێ هەڵدە باشە ئەی ئەو دارە لای تو نەبوو هەموو دارەکان هی منن لە کوێش هاتووی پێت دەڵێن بڕۆ بۆ ئەوێ من دەمەوێت بچمە سەر دارەکە و شارۆچکەکەی خۆم ببینم دوایی دەگەڕێمەوە. ئه بە شەق نەبێ ئەوە پیاو نابن باشە ئامادە بن هجوم هێی بۆب ئەو فەرنەی بەبێ دەست پێ دەچێ ئاسمانیان بە ملەوەنی پیشان دابی باش شارەتەکە لە کوێ چیە دەڵێ پشێمان بیەوە جۆ بگرە دەمەوێ بەڕاستی بگەڕێمەوە بۆ شارۆچکەکەم تو شەڕەف؟ پێم بڵێ تەمبەرلاین لە کوێیە؟ ئێ ئا باشە پێت دەڵێم تەمبەرلاین زۆر شتی خۆشی لێیە وەکوو قاوە، دۆڵمە، برنج بە کاردی. جا ئەوە چی تیایە؟ لەگەڵ ئەوەشدا شتێکی بزر هەیە. بەڕاست؟ بەڵێ منیش دێم بۆ ئەوێ حەزم لێیە دەتبەم بۆ شارۆچکەکە بەڵام ئەگەر گەیشتی نەوێ ئێمە شەریکین. شەریک قەت شتی وا ڕونادا. جەنابت مێگەلت نیە بچی ملی خۆت بشوێنی و بڕۆیەوە ناویان ها. مێگەل؟ کورە مێگەلی مە پیاون خۆ چی مێگەلی عالەمێ نیە دەرێ بە کەیف خۆت بڕۆ چێندەرت حەز لێیە بڕۆ. ئەوە لە بیرکە. ئه. باشە با بڕۆین چونکە لە ماوەی چەند ڕۆژی داهاتوو وەرزی ڕاوکردن دەست پێ دەکات لەوانەیە ڕاوچیەکان لەسەر بۆنیتی سەیارەکە بتبەستنەوە. چی؟ ڕاوچیەکان؟ باشە باشە باش. کەواتە پێکهاتین وانیە با گوێم لێ بێتەوە؟ لێی دەوە پیس و خەلیس چی؟ وتم نازم گوێم لێ نەبوو داوای لێبردن دەکەم وتم ئێمە من و تۆ لەوانەیە شەریکین؟ شەریکین. باشە باشە بەو ئاراستەیە دەبێ بجوڵێی. بیرم دەکردەوە پێویستە تەوقەیەکی نهێنیمان هەبێ وەکو ناوی نازناو. منیش بانگت دەکەم پۆستەر و تۆش دەتوانی بە بەڕێز ئای لێهاتوو بانگم بکەی. باشە دەتوانی سێ جار بڵێی مەسینە مەسینە مەسینە مەسینە کە دەکاتە سینەما هەهەهە نەتزانی. هیوادارم دوانە کەوت بێتم مامزێک و ورچێک پێکەوە کار بکەن ئەمە شتێکی زۆر خۆش لە بێ بەڵێ زۆر خۆش پێویستە زوو بگەم لەوانەیە ئاژەڵی تریشیان لەگەڵ بێت باشە سەرەتا دەمێ هەندەک شتت پێ بڵێم هەر چی. ئەوانە عامود نین دارن بە هەڵە تێ نەگەی ئەوەش قەڵات نیە ئەوە چیەیە ئێ دەزانم لە مەکتەبێ نەتخیندیە لەبەر هەندێ جێل دەرچوی. ئۆی خوا مردم مردم ئا کورد دەستم لەرزی دەستم لەرزی دەستم لەرزی ئەلیوت ئەلیوت ئەلیوت. چەند جارم پێ وتی مەڵێ ئیلیوت بڵێ ئێی لێهاتوو تێدەگەی؟ بریا بکەوە ئەگەر ناوە نهێنییەکە بەکار نەهێنی ئەوە چۆن بزانم تۆی قسەم لەگەڵ دەکەی؟ بەڵێ بەڵێ تێگەیشتم بەهێواشی و لەسەر خۆ. هێمن بە ئەگەر هێمن نەبی کارەکەم پێ ناکرێت زوو بە بە قوربانت بم وابزانام جێت بگری باشترە باشە بگەڕێەوە دارستان هاوڕێ بچووک مەمنون هێی هاوڕێیان ئەو دارە بەرز بکەنەوە لێرە ئاو دزەی کردووە بەلە بکەن دەی دەی دەی هێی تەپۆ بەڵێ ڕیز کورە لە بەیانیەکەوە ئەو دارت پێ خۆت پێ خەری کردێ لە جێکی داینێ لە چی دوات ئەو هەداینی بەدوام کەوە پێنج دەقە بۆ نان خواردن ئەوە شت پێیە. شەپکەدار ئەدی ئەتو؟ شەپکەدار بگۆڕینەوە دێین. هەی هەی جەماعەت سەیری ئەو وشە بکەن ئەوە زەخمترین وشە دەڵێن لای چوار قوڕنەوە هاتوە. چوار قوڕنەی چ کورە ئەوە لە تەمبەرلاینەوە هاتوە من و ئەو پێکەوە سەما دەکەین ئەگەر بچینەوە. وەرە ئۆ ئۆ ئۆ قۆچە ساغەکەم بەردە. ئەک گوێ بگرە حەدت چیە تۆ سەما دەکەی سەما کردن بەس بۆ منە تێگەیشتی گێل وێل. دوا وەڵامە؟ چی؟ ئا تێدەگام تۆ کەمێک توڕەی لەبەرئەوەی برسیتە. ئا برسیتە. رۆڵە برسیمە. ئەوە تاقی بکەوە. نا ئەوە پێ ناخورێ. باشە من دەیخۆم. ئەی باشە ورد چی دەخوات؟ ماسی ورچ ماسی دەخوا هەی ماسیەکان وەرنە پێش بۆم هات بارگەی خەمێکم هەڵگرت هاتمە بۆ شارەکەم شارەک هەستە هی ئی بەناوبانگ بەڵێ پۆستەر من دەبێ بڕۆم بڕۆ ناکورە ئێمە ئەو شتەمان دەوێتەوە پێی دەڵێن نازم ئێوە چی پێ دەڵێن مەسینەی لێ و کلێنکسی لێ و ئاوی لێ و ئیژی خۆت لەوێ دەکەی ئێمە پێی دەڵێن ئاودەست ئەو شتەی تۆ دەڵێ لێرە نییە ئەی تۆ چۆن دەیکەی من ئەوها گوێ بگرە ئەگەر دەزانی وەزعەکەت شڕا و خۆت پێڕاناگیرێت ئەوە بڕۆ پشت ئەو دارە ئیشەکەی خۆت تەواو بکە کورە عیبە ئەوێ کورە عیبە تو زەلامی گوێ بگرە زوو بڕۆ کارەکەی خۆت تەواو بکە لەسەر نەغمەی لابە سامتی کە دەی چیە کاکە سینەمایە دەبڕۆن لەگەر بە ئیسراحە دابنیشم دەی دەی دیری بڕۆ دەی بڕۆن دەی بابە ئێرە چۆل کەن ئەوە نۆچی خواردێ بانۆکەک دەرنەپەڕی بە ناو چاوتان کەوی چ بوو تەواو نەبووی گوریسە ئەو شی ڕوهۆڕە چیە کوڕە وەڵی لێ دەوا دڵی دنیاتان نەدیتووە ڕمبەی لێبینە گوێ مەدێ گوێ مەدێ ئەوە جێ دیتەوە ئەوە چ دەکەی لێ وەڵاوە دۆمینەی دەکەم کچم لەواز لە عالەمە ناینی دەیان کەینە زەجی چییە ئەو دەورە شازی گەنجان. گوێ بگرن پێویستە یارمەتی بدەن. ها لێی مەگرە برام ئەوە مشکیلەی عاتفی هەیە تۆزەک جێلیشە مەیلە جێلە ها زۆر نا ئێ بەس ئەوە وەخت خۆی ڕووداوە چی بەسەردات پار ئەوانە درانە بەر گولە دەزانین لە چێندەرێ لە کاتی وەرزی ڕاوکردنی پار ساڵ وەرزی ڕاوکردن؟ بەڵێ، لە عەشیرەتەکەیان بەس ئەویان لەناو دەرچوو، ئەوەش ئێستا عەقڵی لەدەستدایە. ئەوە زۆر گوناحە عەقڵی لەدەستدایە، ژنەک و چوار مندالیشی هەیە، ناوی میقۆیە، باشە چیت دەوێت بۆت بکەین ها پێمان بڵێ؟ خۆ قبوڵ ناکا گوناحە بەس من دەمەوێ بچمەوە وڵاتی خۆم بۆیە داوا لە ئێوە دەکەم کەوا بفڕن و شوێنەکە ببیننەوە. فڕین فڕین من ناتوانم بفڕێم ناتوانم. کەش مەکەن وس. لانە چۆنی گوڵەکەم باشی؟ ئیوت لە کوێ بووی ها؟ تۆ دەزانی شار گەورەیە و بەشداری شانۆشم کرد. هاتم تۆ ببینێم وتیان سارە لی داوی ئای لەو درۆیەی باشتر وایە لێرە بڕۆی لە بێت یەکەم جار قسە لەگەڵم ناکە چی ڕوویدا چیا جەماعەت لێرەن چیە ئەو حەڕەکەیە جاران ئەو ئەفعالانەت نەبوو ئای قڕم بەسەری سۆنی ئۆلیۆت بۆنی زۆر ناخۆشە دای هەتا هەتایی؟ بۆ هەتا هەتایی نەگەڕێیتەوە زانیم؟ بگەڕێمەوە؟ نا نا نەگەڕاومەتەوە ئێ بەس من و خۆشەویسترین هاوڕێم دەڕۆین بەرەو شارۆچکە لەبەروەی گۆتم بێم سەردانەکتان بکەم و خوحافیزیتان لێ بکەم. لە پێش چاو من بە. ئەو هەرایە چیە؟ پێم وتری. هەرگیز ئاو هەرگیز ناگەڕێیتەوە. ها ئەی مێگەل ئەورتە. ئێلوت سەلامەتی؟ حەیفت نەکرد برات یەکەم ئه. سەرکەن دەبدوبی پێیە ها. هەی وا مەکە هەی. من ناوبانگی تۆم بیستووە تۆ ئەو ورچە نی کەوا سمۆرەکان لێیان دای ها ئاخر ئەوان زۆر بوون گوێزیشیان پێ بوو گوێی بۆ ڕامەگرە بۆب ناویشت بۆبە ها بۆب یانی چی بنیشتی بۆبی گوێ بگرە هەی من هەموو گیانم گوێیە بەڕاستی با بڕۆین گوێبگرن ئەوە لەیەکتری دەوەشێنەوە تۆ تەختەیەک نوقستانەو برادەرەکەشت چوار تەختە ئەی بێگەل با بەڕێ بکەوین هەی ئۆلیود کە گەیشتە شار نوکە جەڕسێکم بۆ بکە هیوادارم جارێکی تر بگەڕێیتەوە ئێلوت لە تەمای خۆیان خواتان لەگەڵ هاوڕێیان بەو خوایە نەڕۆشتبونایە هەنچی یەک کەرم لێیان دەدا هەموو جیانیانم دەشکاند. دۆزەک خاترمان بگرە بگرە. بڕۆ لە کورە. من ئازاتر بووم. نا ئەمن ئازاترم. دیتە چیانم لێ کرد. کورە تکا چیان لێ کرد ئەی. تۆ بکەی چی هیچ شتێک نایەی زەبەلاحی ورگ گەورە. بڕۆن لێرە ئەی جێل وێلینە. ئەوەی قسە لەگەڵی کرد خۆشەویست بوو ڕفتی دا پێیت وانە ئایمز ڕاست دەکات من ترسنۆکێم نۆخێوانی بەڵێ وام نۆخێوانی بەڵێ وام نۆخێوەڕم پێ بکە یەکەم جار کە تۆم بینی لە مێگەلی خۆم دەرکرا بووم قۆچم شکا بوو لەسەر بۆنی تۆ ئۆتۆمبیل بەستراوم ئەی بۆ دەڵێن چی پێی دەڵێن بێغیرەت بەس جۆ بگرە سانیە تۆ خانیت هەیە؟ ڕاست دەکەی خانی ئێستا بەدەست ناکەوێت ئەوە ملت بوو قرتەی هات؟ نەخر ها ئەو کەکەکانمە هێشتا منی خۆش دەوێ ئەو سپاس بۆ تۆ بێزی بۆ ماڵ دەگەڕێمەوە هۆ بخۆ ئەوە ماڵە شیرنەکەم بەبیر دێنێتەوە بەڕاستی خۆش بوو جێکی زۆر زۆر خۆشم هەبوو زۆر بیری دەکەم جێگەیەکی نەرم، خۆش، هەموو ڕۆژ سێ ژەم نانی خۆم دەخوارد، بێجگە لە شیرنەمەنی و نەستەلەوکەیەک و شەربەت. بیسیش هەموو شەوێ گۆرانی بۆ دەوتم، بەڕاستی خۆش بوو. کە بچمەوە ماڵ، لەگە بیسی قسە دەکەم. دەتوانی گۆرانیەکم بۆ بڵێی بۆی بخەوم. بەسەر چاو چ گۆرانیەک. ئەو گۆرانیەی بیسی بۆی دەوتم وای لێ دەکردم بخەوم. ئێ باشە هەوڵ دەدەم. سپاس. بۆب دەچێتەوە شار وەزعی شار وێرانە ئەرزاق زۆر گرانە بەنزین بەجلیکانە جادە پڕ تاسەیە ڕەقم لە پیاسەیە ها گرتم گرتم ئێستا ئێوە سەلامەتن من دەزانم ئێوەی گرتووە وەکو بارمتە لای خۆی دایناون ئێوە سەلامەتن دوژمنەکەم گرت گرتم ئای ئا بلێرە با سیقەی پێ مەکەن ئەوە هیچەکە لەوان ئەوان دوژمنی ئێمەن ئێوە نازانن ئەو کارە من ئەوەم لە خەودا بینی. داهاتووم هاتە پێش چاو، کە گیانلەبەرەکان دەبنە بەشەر و ئێمە وەکو ئاژەڵ کار دەکەین، خەڵکی دەبنە بزن و هەندێک مەڕ و منیشیان وەکو کەر لێ کردبووە حاشا حازری. ئەوەم بینی بە چاوی خۆم. ئەوە دەبینن بە چاوی خۆتان، ئەوە ڕوو دەدات. گیانلەبەرەکان دێن بۆ ئێرە بەڵام من نالم ئەم شتە ڕوو بدات ڕایان دەگرم لە شوێنی خۆیان ئێمە دەزانین تۆ مەبەستت چییە؟ تۆ شەرف ئێمە زانان ئێمە پێویستیمان بە گرتنی چەند وێنەیەک هەیە بۆ ژیانی خۆمان بە تایبەتتر وێنە سروشتەکان بەڵێ وێنە سروشتەکان وێنەی دایناسۆر. ئۆو من نەمدەزانی لەگەڵ دوو ژن و مێردی جێڵ قسە دەکەم ئێوە تێ ناگەن لە من هەموو جاندارێکی ماڵی سیخوڕی ویلایەتەکەیانن ڕۆژێکدا دێ پشتی لێ دەکەن ئەویش خیانەتتان لێ دەکات من باوەڕ ناکەم ئەو خیانەتمان لێ بکە باب باب تۆ بەخەبەری؟ من بۆ خەبەرم زۆر چاکە بۆب دوێنێ شاو تۆم لە خەوا بینی و وەک فریشتەیەکی بچوو کوان بووی هاوڕێکەم دەزانین چت دەکرەوە دەکرد هێ من بە ژیانێم پرخەم نایە بەس پرخەی تۆ دەڵی دەمبەرە لە قورت سەقیوە کەی دەگەینە تەمبەرلاین بەرەبەری مەغریب تۆ دڵنیای؟ بەڵێ شتێکی سەیرت دەوێت ها؟ باشتر وایە بڕۆین باشە با بڕۆین دەبێ پابندی بەنەخشەکەی من منیش ئەو هەڵدەگرێم ئۆ لا لا وا دەبێ ئاگاداری بی زۆر تۆ ناتوانانی ئاگاداری بی کورە وەرە بسکیتە چی دەخۆی؟ ئۆ نا مەمنون لێگەڕێ بۆ دوایی لێگەڕێ بزانە مێردەکەت کەرە چیژە عالەمێ وا قەیرە بووین ئێدا خۆ سەر بەخۆ خۆم لە ئاوێ ناکەم نابی داخوازیم بێت ئەری ئەوە دوو فسۆکەی ئەو ڕۆژانە بن هێڕیان کردم با دەربارەی شانۆکە قسە بکەین شانۆ چی ئەو گوت؟ ئافرەتەی نمایشەکە پێشکەش دەکا پێویستە بڕوا خۆمان پێشکەشی بکەین. من ئەستێرەی شانۆم نەک تۆ. پێشوازی لە وردسی گریزلی بکەن جۆلە نەبووە. ئۆ تۆ بچی شانۆ بکەی و منیش لە ماڵەوە دانیشم بە دیار ئەو لە عابێ وانیە؟ من بۆم نیە شانۆ بکەم و سەما بکەم ئای خوایە چەن بەدبەختم. بەدبەختی. چی بوو ڕوتەکان بۆ هاتونەتە ئێرە باشە دەیێڕێ خۆتان لە ئاوێکە تۆ هەموو خەتای تۆ بۆ خەتای من بوو ئێمە تێنا بۆ زەوی ڕاو مراویش لێرە ڕاو دەکات ئێستا وەرزی ڕاوکردنە باشە باش ئەوەندە بەسە ئەوە هەڵەی ئەو نەبوو ڕاست دەکەی ئەلوت ئەوە هەڵەی تۆ بوو. هەڵەی من؟ بەڵێ، ئەگەر تۆ نەبوایە ئێستا من لە ماڵەوە دەبووم، وتت ڕێگەی گەڕانەوە دەزانم دوایی درۆت کرد، زانیت خەتای تۆ بوو. من؟ ژوژێک پێویستە خۆم شاربە پێویستە خۆم شاربە هەمووی ئەو ورچە بوو خۆ جوان داپۆشە تفەنگە خۆشەویستەکەم بەیانی کاری زۆرمان هەیە دەی بخەوە ئازیزەکەم. کەسێک لێرە هەبووە ئەو هەمە گووەشی کردو ئای پیا نەکردووە هێشتا لێرە ماوە ئەی ورچ من لەبەر تۆ قفلی زێڕم بۆ تێناوە وەرە پێویست ناکا خۆت بشاریەوە ئەگەر بچێ دارستانی ژەڕاوت دەکەم ئەمڕۆ بێیان سبەی ناخوا. خۆت مەشارەوە دەی خۆتم پیشاندا من تۆ خۆش دەوێە بۆ وارە ترسی نەستەلەم بۆ هێناوی ئاشکرێمان دەکات دەبارێک ڕێوەی باشە باش باب سلااو هاوڕێم چی دەکەی لێرە؟ نەمتوانی بۆ ماڵ بگەڕێمە بە بێ شەریکەکەم من شەریکم نییە ئەلیوت پێویستم بە مێگەلەکەم نییە و پێویستم بە تۆش نییە وازم لێ بێنە باشە تۆ لە پێشەوە بڕۆ. بەڵێ چونکە ئەو ڕێی من ڕزگارمان دەکات. ڕزگارمان دەکات. ڕزگارمان دەکات. ڕزگارمان دەکات. بۆب، گەراجەکە جێگای چەند ئاژەڵی لێ دەبێتەوە؟ ئاژەڵێکی کورە ئا! سوار بۆب! باشە ئێستا ئێوە بۆ کوێ دەچن؟ بۆ شوێنە ڕزگار بین. بۆ وڵاتی گەراج لەگەڵ هاوڕێیان. هاوڕێیان. دەی کوڕم تۆ پیاوە نەبووی بۆ هات لێرە. تۆ جگە پیاوە نەبووی. وابزانم ئەمنیش بە دیواری هەڵدەواسرێم. پیاو نییە دەست لێدات کاتێک من هاوار بکەم ئەوان بە دوای مندا دێن ئەو کات لێرە بە بێشەڕ ناڕۆم شار دەی بێ غیرەت مەبن ئێوە لە بیرتان چوو و ئازابوون لە گیانی من منتان دا بەر بەرد و دار کەچی ئێستاش وسکتن واتان کریان نا ها بڵێن نەبووم دە باشە چیتان لە من دەکرد ئەو هاش با لەوان بکەین هەموو پێکەوە وەکو هاوڕێ ئەم شەڕا شەڕەکی تایبەتە چونکە مام کەیفی بە خۆی بە عەشیرەتەوە لەگەڵا بەڵێ مام کەیفی زۆر باشە من پێویستمان بە گوێزەکانتان نەبێ بە قوربانی غیرەتت بم پلانەکە چیە بۆ ئەگەر ئێمە وا لەو شێتانە بکەین ڕاویانین تا شارۆچکەی خۆیان ئەوە جارێشتر دڵنیا بن نانەوە ئێرە وا تێ نەگەیت تۆ زۆر ئازایی دەزانی من چۆن تێگەیشتووم؟ وا تێگەیشتم کەوا تۆ زۆر ژێلی بەڵێ. بڕۆ خۆت بشارەوە سەگە خۆشەویستەکەم دایکت دەڕوا بۆ پیاسە. خوا ڕووم ڕەش کا ئەگەر ئەتوو داکم بی. دەی پیاوەکە کارێکی زۆرمان هەیە ئەمشەو. هەی پێویستمان بە مرایی زیاتر دەبێ ئێلیوت بە قوزە قوردت بێ وەنە سەرت خوارد. نەخێر دڕندەیە. ئەوە کەشفمان دەکەن. من لە ژیانێکی پڕ درۆ دەژیم لەگەڵ خۆتانم ببات تکایە تکایە وایش. ئێستە با ئەو ڕاوچیانە بدەینە بەر شاخ. پیاوەکە دزیان لێکردووین ئەمشەو سەگەکەشیان بردووە سەیرکە. بۆ پێشەوە، ڕابوەستێ، سەرکەوتن نزیکە. ئا، حەزم لەو بەزمانەیە. ئەو، باشە. ئەوو نەتەقی چروکی کێ. هاوڕێیان ئێمە بەس دەمانەوێت بیانگەڕێننەوە شارۆچکەکە. نەخێر شەڕ و نیوە شەڕ هەر یەکە قوتاریان نابێت. ئێ سەمیرە جەبەکەی تو نییە؟ وەڵا هەوە. ئەو هاتا لێ دەکەین دەبێ ڕاکەن فرە زۆر جوانی ئازادی سڵاو ئەی ورچی جوان ئەوە نیشانەیە دەی وەرە هی ورچ بزانە من ئازاترم یان تۆ وەرە دەی بزانم کە غیرەتت فشەت بە من نێ کوڕم ببینە ئێستا بەیە گوللا حیاتت لێ دەبڕێت قەیسی بۆ؟ چیەکە ئەوە داچێتی نەخێر ئەوە دایکی نییە لەگەڵ خۆی دەمانبات هەمومان من زۆر دڵم لات بوو. دەی خێراکە با بڕۆین بۆ ماڵەوە. دەمزانی لە ئاخیری فیلمەکە دێیەوە لای خۆمان مخریجەکە پێی گوتم. بەڕاست؟ بە قەبری نەنکم وەڵا. چۆنی شکور؟ ناوم شکور نیە. دەزانم. تۆ لەگەڵ منی یان نا؟ ئاگاداری خۆت بە. برۆ با فێری ساف ساکانی بکەی کچم ئەفعالی پێ ئەی هاوڕێیان. وەرە هاوڕێ من زۆر برسیمە. باشە ئەی کەی دەگەڕێینەوە گەراجەکە؟ سەیر کە ئێلیوت ئەوانە کەسوکاری ئێمەن ئێرەش وڵاتی خۆمانە بۆ چۆ بڕۆینەوە زیاتر. نا نا نا باشە پێم بڵێ تۆ شێت بووی دوو ڕۆژ بەر لە ئێستا چیت دەوت ها پێم بڵێ چیت دەوێت ئەهاا. سڵاو هاوڕێیان دەی ئێلیوت ئەوانە خراپ نین. بێبەشم دەکەی لەو نەستەلە خۆشانە. لەوانەیە ئەو کارە بکرێت ئەگەر من و توو پێکەوە بووین. چی پێکەوە ئێمە هەموو کات هاوڕێین. هاوڕێین چۆنی ئێلیۆت دوای دەتبینمەوە بۆک لە دارەکانم دوورکەوە هەر شێت وێ ئەم شوێنە بە ماڵی خۆم دەچێت هی بۆ ئەو